تەوبەیەکی ڕاست نەک بە دەم بڵێن ئێمە تەوبەمان کردووە و بە کردەوەیش هیچ شوێنی دیار نەبێ وەکو قەومی یونس بین کەوا یونس عەلەیه سەلام دوورکەوتەوە لێیان زانیان وایان زانی کەوا سزای خۆی تەعالا لێیان نزیکە خۆی تەعالا تەوبەی پێیان بەخشی گەڕانەوە بۆ لای خوای تەعالا جلوبەرگێکی پۆشاکێکیان لەبەر ئەکرد ئەو پۆشاکە کەوا بیان بینی ئەزانی ئەم کەسانە پاک و خاوێنن بەڕاستی گەڕانەتەوە بۆ لای خوای تەعالا کەوا خوای تەعالا وای لێیان بینی چل ڕۆژ دوعا و ئەستەغفر اللەیان ئەکرد و پەشیمان بوون لەسەر کردەوەکانیان کەوا ئەنجامیاندا لە کاتی شرک و کوفڕە خوای تەعالا ئیمانی پێیان بەخشی و عەزاب و سزای دنیا و قیامەتی دوور کردەوە لەسەریان ئاوها خوای تەعالا باسی کردووە لە قورئانی پیرۆزە ئەبێ ئاوها بین ڕاستگۆ بین لەگەڵ نەفسی خۆمان و لەگەڵ پەروەردگارمان کەوا ئیعلانی بکەین ئێمە تەوبەمان کردووە و گەڕاینەتەوە بۆ لای خوای تەعالا هەموومان تاوانبارین كل ابن آدم خطاء وخير الخطائين التوابون هەموومان تاوان ئەکەین